زەکات بەرەکەتە بۆ ماڵێک زەکاتی لێ دەربکرێ زەکات پاککەرەوەیە بۆ دڵێک زەکات دەربکا زەکات گیانی هاوکاری و خۆشەویستی بەهێز دەکات لە نێوان دارا و نەداردا. زەکات حاڵی هەژارانی وڵات باشتر دەکات. ماڵێکی بێمنەت حەقی خوایە. لە گیرفان و قاسە و خەرمان و گەلەخانی دەوڵەمەندا دەبێ بە مەمنونیەتەوە بیدات بەو کەسانەی پێیان دەشێ و خوا دیاری کردوون. زانایان زەکاتیان زانایان زەکاتیان چواندووە بە بڕینی دارمێوەوە بە دەستی وەسایەکی کارامە تا شەخەڵ کەم بێتەوە و هێش و بۆشکەترێکان جوان و پڕ و سەنگین ببن حەدیسە فەرمێ هیچ ماڵێک لە سەدەقە و لە زەکات کەم ناکا ئەو زەکاتە کە ئەدرێ لەو ماڵە بەرەکەتی تێخا وەکو چۆن باخەوانێکی ژیر بەهار ئەڕوات یا عەفوەن پاییز ئەڕوا کاتێکە درەخت ئەمرێ ڕەز و باخەکەی هەڵ ئەپاچێ شەقڵەکەی لا ئەبا هەر بنجە مێوێک هەر بنە مێوێک لقێک دوان یا سیانی پێوە ئەهێڵێتەوە بەڵام یەکێکی ترمان هەیە لەو لاوە کەپرێک شەخەڵێکی کردووە وەختێکیش یەتە حاصلات بەرچینەیەک ترێی پێوە نییە زەکات عینی خێر و سەدەقەکردن عینی ئەو دار و درەخت و مێو هەڵپاچینەوەیە بابزانین زەکات چییە؟ وە لەسەر کێ واجبە وە دەلیل چییە لەسەری وە حکمی نەدانی چییە و مەرجەکانی ئەو ماڵە چین کە زەکاتیان تیا واجب دەبێ زەکات ماڵێکی دیاریکراوە لە هەندێ ماڵی تایبەت و دیاریکراوی تردا دەرئەکرێ بۆ هەندێ کەسی دیاری کراو کە خوای گەورە ناوی بردوون و دیاری کردوون حکمی زەکات ڕکنێکە لە ڕکنەکانی ئیسلام پایەکە لە پایەکانی ئیسلام فەرزە ثابت بووە حەقی خوایە بۆ هەژار و مسکین و ئەو هەشتنفەی خوا دیاری کردووە ئەوەی نەیدا خوا عقابی ئەدا و ئاگری دۆزەخی بە نسیب دەکا دلیل لەسەر ئەمە چییە ئەو حەدیسەی پێغەمبەر کە خوێنمەوە فەرمی ئیسلام لەسەر پێنج پایە و کۆڵەکە بنیاد نراوە و دامەزراوە، یەکەمینیان شایەتومان، دووەمینیان نوێژی پێنج فەرزە، سێهەمینیان زەکات. وە هەروەها ئایەتی قورئان، خذ من اموالهم صدقە تطهرهم بها وتزکیهم، لێیان وەربگرە لە ماڵەکەیان، سەدەقە یەعنی زەکات لێرە لە سورەتی تەوبایە، بۆچی؟ بۆوەی هەم دڵ و دەروونی خۆیانی پێ پاک کەیتەوە هەم نەشونما بخەیتە ماڵەکەیان. خوای گەورە ئەفەرمێ و ئەقیم و سەلاتە و ئات و زەکا نوێژ بکەن و زەکات بدەن ئەمرە فەرزە زەکات لەسەر کێ واجبە لەسەر مسلمان موسڵمانی حوڕ کەوا ئەندازەیەک ماڵی ببێ کەوا زەکاتی تیاواجب ببێ و مڵکی خۆی بێ سیرکەن لێرە ناڵێ ئەبێ باڵغ بێ و عاقڵ بێ لە زەکاتە باڵغ بوون و عاقڵ بوون مەرج نییە بۆیە ماڵی مناڵێک کە دەغیلەی بۆ دائەنێین مناڵێکی یەک ساڵان و دوو ساڵان ئەگەر بوو بە چوار ملیۆن و نیو ئەبێ باوک و دایکەکەی زەکات لەو دەغیلەیە دەربکەن کەسێک خاوەن پێداویستی تایبەتە عقلی نوقسانە ماڵی هەیە معاشی هەیە پارەیەکی هەیە لای کەسێک بۆی هەڵەگرێ ئەبێ زەکاتی لێ بدرێ لەسەر هەموو موسڵمانێک واجبە کە ماڵی ببێ ماڵی خۆی بێ و ساڵی بەسەرا بێتەوە و مەرجەکانی زەکاتی تیا واجب بێ حکمی زەکات نەدەر چییە؟ بۆ قیامەت پێغەمبەرگیانە فەرمێ صلی الله علیه وسلم هەر کەسێ خوا ماڵی باتێ لە و زەبیبەتان زمانی هەیە و ئینجا خۆی پێچ ئەدا لە دەوری ئەو پیاوە ئەو ژنە کە زەکاتیان نەداوە ئینجا گاز ئەگرێت لە کەلاەوە و لاشەویلگەکانی وابزاننە باشەکەن زەکات و خێر و سەدەقە ناکەن بەل هو شەڕ لەهم ئەو ماڵە ئەبێ بە نەگبەتی بۆیان سەیوطەوەقونە بیا تەوق ئەدرێن وەکو مار خۆی پێچەدا لە دەوریان ما بەخیل و بی ئەوەی ئەوەی کەوا بەخیلی کردووە و نەیداوە یوم القیامە ڕۆژی قیامە و ئاسمانەکان و زەوی میراتی خوان خوای گەورە ئاگادارە ئێوە چی ئەکەن کەواتە هەڕەشەی سەخت هەیە لەسەر کەسێ خوا ماڵی بداتێ و زەکاتی لێ نەدا ئەوە یەکێکیان ئاەتێکی ترمان هەیە والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله ئەوانەی خوا ماڵی یاونەتێ ئاڵتون و زیو کۆ دەکەنەوە و لە ڕێگەی خوا نایبەخشن بەو ماڵەی خۆیان ئەکرێ بە وتو بە پلێتی سورۆ کراوە لە جەهەنما تێی داخ ئەکرێن پێیان ئەوترێ هذا ما کنزتم لانفسکم ئەمە ئەوەیە دواتان خست فذوقو ما کنتم تکنیزون دەبی چێژن ئەوەی کەوا هەڵتان گرت ئەوە ئێستا بووە بە عەزاب و نەگبەتی بۆتان ئەی لە دنیا لە دنیا کەسی زەکات نەدەر و دەوڵەمەند بێزراوە لە ناو کۆمەڵگادا خەڵک خۆشی لێ نایە دایم بە خراپ باسی ئەکرێ دایم بە خراپ ناوی ئەبرێ ئەوە یەک دووهم ئەگەر حکوومەت و دەسەڵات ئیش بە ئاەت و فەرموودەی خوابکە ئەبێ قازی حاکم گەورەی وڵات دەستەی کۆکردنەوەی زەکات بنێرێ بە زۆر لێی بسێنن زەکاتەکەی لێ بسێن حیوانەکانی بژمێرن پارەکانی بژمێرن ڕەسیدی بانقی دەغڵودانەکەی هەمووی حسێ بکرێ اینجا بەشی زەکاتەکەی لێوە بگیرێ دوای ئەوەش یعنی هێشتا هەر بۆی هەیە معاقبەی زیاتری شی بکە ئەو مەرجانە چین لە ماڵێکا زەکاتی تیا واجبە بێ کە ئینسان ئەبێ زەکات بدا یەکەم ئەن یەکوونە مەملوکەن ملکەن تامەن لی ساحبی ئەبێ ئەم ماڵە ماڵی خۆت بێ کابرایەک کردویانە بە پاسەوانی گەنم لەو دەشتە پەنجا تەن گەنم کراوە ئەو پاسیەکە ئەوە هی ئەو نییە زەکات لەسەر ئەو نییە کێ خاوەنیەتی زەکات لەسەر ئەوەیە کابراایەک لەسەر قاسەیە دانیشتووە بە مەلاین دینار و دۆلاری تایە ئەمە هی ئەو نییە ئەمە پێڵێن محاسب ژمێریار زەکات لەسەر خاوەنەکەیەتی المال الذي تشغله لغيرك تجب زكاته على صاحب المال کەسێک ماڵی کەسێکی پێیە مەسەلەن دەفتەرێ دۆلاری بەڕێزێک پیاوەتی کردووە داوێتی وتێتی بڕۆ کاسپی پێ بکە بیگێڕە ئیشی پێ بکە ئەم دەفتەرە دۆلارەی تۆ نییە خاوەنی هەیە بەڵێ وتێتی ئیشی پێ بکە قازانجەکەی بۆ خۆت بەڵام ئەسڵی ماڵەکەی تۆ نییە زەکات لەسەر خاوەنەکەیەتی ئەبێ خاوەنەکەی بیدا مەیش ڵێ بمکە بە وەکیل با من زەکاتەکەی لێ بکەم بۆوەی دووچاری نەگبەتیەکی تر نەبی لە لایەکۆ قەرزی دەفتەرێ دۆلاری لە لایە لە لایەکەشە شەیتان کلکەوە پێوە بکا و زەکاتەکەیش نەدەی یا بیدەی بە کەسێ کەوا پێی نەشێ بڵێ کاکە تۆ گەورەیەکی کردوە لەگەڵ منە ئەم پارەو داومە تێ من ماڵ و مناڵەکەمی پێ بژێنم خۆت زەکاتەکەی لێ بدە من خوا کردی دەسەڵاتم پەیا کرد ڕێک ئەمانەتەکەێرم تەسلیمی تۆ یەکەمەوە. ئەگەر مڵکی خۆت نەبێ زەکاتی لەسەر تۆ نییە دووەم ئەم ماڵە کە مڵکی تۆیە ئەبێ بگاتە حەدی نیسابی زەکات هەموو ساڵێ منم قسە دووبارەیەکەمەوە ئەزان نیساب بە کوردیانی چی یعنی ماڵەکەت باڵغ ببێ یانی ئەوەنە ببێ زەکاتی تیا واجب ببێ هەزار نازانم بڵێم ملیۆنە دیناری عێراقی ئێستا زەکاتی تیا واجب نابێ دو میلیۆن دیناریش تیا واجب نابێ سێ میلیۆنیش بۆ چونکە ئەبێ بایی هەشتا و پێنج غرام ئاڵتون تۆ پارەت هەبێ بتوانی لە بازار هەشتا و پێنج غرام ئاڵتون بکڕی دەی ئەمە حسێبیان کردووە لیژنەی زانایان و فتوان نزیکەی چوار ملیۆن و نیوەکە ئێمە باسی واجب بوو نەکەین خەڵکی ناگاتان لێرە بێ ئەگەر کەسێ ملیێنێکی هەیە بێ بڵێ مامەسە وەڵام من حەزەکەم وڵای دوێنێ ژنێ تەلەفۆنی بۆ کردم وتی دو ملیۆنمەوە زکاتی لێ دەوتم دا ئافرین بەس ئەگەر نەیدەی گوناهبار نابی ئەگەر بیدەی بە دەقات خوا خێری بۆ نووسێ بە سەوقات و بە حەو سەوقات کەواتە ئەگەر نەگەیشتە حەدی زەکات زەکاتی لێدا ئەوە زۆر باشە بۆ خۆی بەس ئەگەر نەگەیشت نەیدا گوناهبار نابێ ئەمە جیا بکەنەوە واجب فەرز ئەبێ بیدەی ئەگەر نەیدەی معاقەبە ئەکرێی کە بای بیست عفوا هەشتا و پێنج غرام ئاڵتون کە ئێستا وتم بە کوردی خۆمان ئەوەنەیە لە سعودیە تقریبن هەشتا و پێنج ڕیاڵ یا لیرەی سعودیە نازانم شتێکی نووسیوە لێرە با زۆر لێتان تێک نەدەم ئەم ئەندازە پارەیەت بوو چوار ملیۆن و نیو ئەگەر گڵای هەیە ئێ گڵایە بە سە و بیسە بزانە چەند گڵا زەرب کە ئەکاتێ چوار ملیۆن و نیو دینار یعنی ئەگەرەوە نەوەرەقەت بوو یعنی زەکاتی لەسەر واجب بن ئەوەش ئەوە دوایی سێهەم مەرجی ماڵەکە ئەبێ ساڵی بەسەرا بێتەوە یانی چۆن یانی کەسێ پار ئەم وەختانە ڕەمەزان چوار ملیۆن دیناری هەبووە چوار ملیۆن و نیوی هەبووە ئێستا چوار ملیۆن و نیوەکەی ماوە ئەوە ساڵی بەسەر هاتووەتەوە بە ساڵی کۆچیش حسێبی ئەەکەین ساڵی مانگی بە ساڵی ئینگلیزی حسێبی ناکەین ڕەمەزان بۆ ڕەمەزان ئه یانزە ڕۆژیان بەینە ساڵی کۆچی و ساڵی شەمسی یانزە ڕۆژیان بەینە ئەو یانزە ڕۆژی زیاترە بار حاڵ کە ساڵی بەسەر هاتەوە حیسابەکەی نیسابەکەی مابوو واجبە زەکاتی بدا ئەگەر کەمی کردبوو کەسێ پارەکە پێنج ملیۆن دیناری هەبووە پار ڕەمەزان ئێستا دوو ملیۆن سێ ملیۆنی هەیە ئەمە ئیمساڵ زەکاتی لەسەر واجب نییە ئەی گەر ئەو پێنج ملیۆنەی پار ئێستا بوو بوو بە پەنجا ملیۆن کەسابەتی کردبوو ئەبێ ئێستا زەکاتی پەنجا ملیۆن دینار بدا هیوای ئەڵێ مامسا خۆ پێنج ملیۆنەکەی پارم داوە ئیمساڵشم بیدەمۆ حتا قەرەی قیامەت هەرەبێ بیدەی مادەم نەیەت بۆ سێ ملیۆن و دوو ملیۆن هەتا بڕۆ ئەبێ ئەو هەر زەکاتەی لێ بدەی ماڵی نەبێ و زەکات مەدە ئەی خاڵی چوارەم ئاجا هین دەغڵودان ساڵی تەواو نابێ گەنم لە مانگی یانزە ئاکرێ کە پەڵەدا لە مانگی شەشە دروێنە ئەکرێ ئستا دروێنە کراوە لە زۆر شوێن چە چەند مانگەکە حەوت مانگەکە ئەبێ لە ڕۆژی دروێنەکە زەکاتەکەی بدەی تۆ مامەسا نەوت ئەبێ ساڵی بەسەرا بێت و ئاخر هەندێ شت ساڵەکەی خۆی دیاری کراوە بە عمری پارە حەیوان ئەوانەوانین لێتان تێک نەچ چوارەم ئەبێ ئەم ماڵەی کە هەتە زیاد بێ لە پێویستی ئەساسی خۆت وەکو خانوویەک کە تیایا بژیت، وەکو جلوبەرگێک یا سەیارەیەک کە لەژێر خۆت و ماڵ و مناڵەکەتا هەیە، کەواتە ئەمانە خانوو زەکاتی تیا نییە، خانووی خۆت ئەو خانووی تیایا ئەژیت، ئەو دوکانەی دوکانداری تیا ئەکەی زەکاتی تیا نییە، ئەو سەیارەی لەژێرتایە زەکاتی تیا نییە. ئەو مەکینەی جووتی پێکەی زەکاتی تیا نییە ئەو تفەنگەی کەوا بۆ پاسی خۆت و ماڵ و مناڵەکەتە زەکاتی تیا نییە ئیتر بەم جۆرە بڕۆ بەڵام ئەو ماڵەی کەوا هی تۆیە پێویستی خۆتی دابین کردووە خانوت هەیە سیارەت هەیە خواردن و جلوبەرگ و پێویستی هەیە بەڵام پارەیش و هەیە بەڵام لەو لاوە ڕیزە دوکانێکت هەیە دوو سێ خانوودەیە داوتە بەکرێ دوو سێ سیارەت هەیە ئیشەکە معملت هەیە چیت هەیە ئەمانە نابڵێ دێ خۆ یەک معملم هەیە گەر دوان بێزەکە نە ئیتر تەواو ئەساسیەکانی خۆت ئەوە زەکاتی تیا نییە مەسەن بەڕێزێک لەوا دوکانی ئەلەمەنیۆم و پلاستیکی هەیە دارتاش ئاسنگەرە ئەو دەستگایانەی ئیشی پێکا زەکاتی لەسەر نییە مەکینەی لەحیمە مشارە کۆسرەیە چییە چییە چەترە ڕەفەیە ئەوان لەسەری نییە بەڵام ئەو مەوادەی لە دوکانەکەیە یەت ئەیکرێ و ئەڕوا ئەو مەوادە ئەگەر مابوویەوە مەسەلەن بۆ نمونە پ پلێتی هەیە پ بۆری هەیە پ ئینگلاینی هەیە هێناوێتی وتێتی با بە جوولە بهێنم ئەوە ئەبێت لەگەڵ پارەکانی گیرفانی حسێبی بکە ئەوەی قوماش فرۆشە لە دوکانەکەی ئەبێ قوماشەکە ورد و ئەوەی زەنگیانە فرۆشە ئەبێ حسێبی کا ئەوەی هەرچی هەیە لە دوکانەکە بە کیلۆ ئەی کێشی بە دانە ئەی ژمێری من کارم نییە قیامەت سەختە ئەبێ حسێبی ماڵەکە و بکەی زەکاتی ماڵەکەت دەربکە ئەو ماڵانەی زەکاتیان تیاواز بەبێ هەموو ماڵێک نییە یەکەم دەغڵودان و میوات گەنم و جۆ و نیسک و نۆک و ئەو شتانە. میوهاتیش زانایان وتوویانە لە مێوژ و لە خورمادا زەکات واجبە وەکو گەنم و جۆ. ترێ کە ئەبێ بە مێوژ و خورمایش کە وشک ئەکرێ، خورمای وشک، تەڕەکە نا شلەکە، کە وشک کرانەوە زەکاتیان تیا واجب ئەبێ. لای ئیمام ئەبو حەنیفە و ئیمامەکانی تر هەرچی لەم ئەرزە دەربێ زەکاتی تیا واجبە بێ شووتی، ترۆزی، گوڵەبەڕۆژە، کاڵەک، پەموو، کونجی، هەرچی دەریێ ئەوەی لە زەوی دەربێ ئەڵێ عشرێکی تایە بۆیە من وەسێ دەکەم بۆ بەڕێزانەی کە خوا ماڵی یاونەتێ پەڵەیە شووتی کردووە ئەیدا بە دوو دەفتەر کابرایش تەغارە جۆی کردووە بە دڕک و داڵ و بە ژەنگەڵەوە دوایی با هیچ سێ سەد هەزاری تیا نییە بڵێین تۆڵابێ زەکات بدەی جۆ هەیە بەڵام کاکی شووتی تۆ مەیدە هەر ویژدانی ئەبێ قبول نەکا هەر عقلی ئەبێ قبول نەکا باخە هەناری وایە ئەدرێ بە هەشتا ملیۆن جمێنیش و بۆیەت خوا پەنامان با یاخوا. ئنجا ئاڵتون و زیو زەکاتیان تیا واجبە بێ کەسێ ئاڵتونی هەبێ بەتایبەتی ئاڵتونی پیاو کە دای بنێ یا زیو ئاڵتونی تیا واجبە بێ بۆ ئەڵێنی پیاو چونکە هیخ هی ژن ئەگەر خشڵ بێ ئەوەی گۆبەرۆکە و پشتوێنە و بازنە و ملە لیرەیە و گوارەیە و ئەوانە، ئەوەی ئەیکا بە خۆیەوە ئیستیفادەی لێ ئەکا بۆ زینەت و جوانی، زانایان ئەڵێن زەکاتی ناکەوێ. هەر زەکاتی ناکەوێ سێ قسە هەیە. ئیمام ئەحمەد ڕەحمەتی خوای لێ بێ کە ئەمە قسەی برا سەلەفیەکانە ئەڵێن هەر کەسێ بیست مسقال ئاڵتونی بوو ژن بێ پیاو بێ ئەبێ نیو مسقالی لێ بدا بوو بە چل ئەبێ مسقاڵێکی لێ بدا ئەوە قسەی مەزەبی ئیمامی ئەحمەد مەزهەبی ئیمامی شافعی و مجموعەیەکی تر لە زانایان ئەڵێن نایکەوێ هەرچەند زۆر بێ نایکەوێ قسەی سێ من دێ لە علەمایان ئەڵێن ئەگەر حەدی عورفی بەزاند، عورف، عورفی مەقبول، مەسەلەن لە ئاواییەکا لە گەڕەکێکا ژنی ئەو گەڕەکە هەموو بیست مسقاڵ ئاڵتوونیان هەیە، خوشکێکمان هەیە پەنجا مسقاڵی هەیە، ئەوە عورفی بەزاندووە، ئەڵێ ئەویش زەکاتی تیا واجبە بێ. کەواتە ئیتر ئەگەر ژنەکەت بیست مسقاڵ، پانزە مسقاڵ، سی مسقاڵ، سی و پێنج مسقاڵ ئاڵتوونی هەیە، واجب نابێت لەسەری بەس ئەگەر لە چل بەرە ژوور و پەنجا و شەست و حەفتا و ئەوانە با زەکاتەکەی لێ بدا دلیلیش ئەوەیە ئافرەتی هات بۆ لای پێغەمەری خوا ساوسەلم کچێکی لەگەڵا بوو بازنێکی ئەستوری لە دەسا بوو تی زەکاتی ئەو بازنە ئەدەی تینەوەڵا قوربان تی حەزەکەی بازنێکی ئاگری بۆ بکخوا لە قیامەتە تی نەوەڵا دی دە زەکاتەکەی دەربکە ئەو یەکێکە لە بەڵگەکان لەو لایشەوە ئەوانیش بەڵگەیان هەیە کەوا لەیسە فی الحلی زەکاتون بەڵام بە هەر سێ ڕئیەکە یەکیان ڕەت نەکەینەوە هەر سیانیان لە شوێنی خۆیان ئیشی پێکرێ هیوایە حەزەکە بیست مسقاڵیە بێ ئاڵتون بدا زەکات بدا هیوایە حەزەکە چلی هەبوو ئینجا بیدا هیوایە ئەگەر زۆرتری هەبوو ئینجا ئیدا یار نەیشیدا کەیفی خۆیەتی کۆیەکاتەوە بۆ دنیا ئینجا پارە پارەش بە حسێبی ئاڵتوون و زیو هەر کەسێ بایی هەشتا و پێنج غرام ئاڵتوون پارەی هەبوو ئەوە زەکاتی لەسەر واجبە بێ یا بایی پێنج سەد و نەوە و پێنج غرام زیو زیو فیڵدە پێنج سەد و نەوە پێ چونکە زیو وەرزانترە ئەویش زەکاتی تیا واجب ئەبێ دوای ئەوە ڕەشەوڵاخ و مەڕ و مانگا و بزن و ئەوانە ئەوانیش دیارە ڕەشە ئوڵاغ لە سی سەر مانگاو گوێرەکەو ئەوانە ئەبێ پار ڕەمەزان سی سەرو هەبێ ئێستا ئەو سی سەرە مابن یا زیایان کردبێ ئینجا زەکاتی تیا واجب ببێ مەڕ و بزن چل سەر پار چل سەری هەبێ ئێستا چلەکە مابن یا بوو بن بە چوارسە و ئیتر زەکاتی تیا واجب ببێ ئەگەر هەر چل بێ یەکدانەی ئەکەوێ ئەگەر هەشتا بوو هەر یەک دانێ یەکەوێ ئەگەر سەد بوو هەر یەک دانێ یەکەوێ ئەگەر سەد و بیست و یەک بوو ئینجا دوانێ یەکەوێ لە مەوزوعی مەڕ و ماڵاتا زۆر کەس بە نەزانی چل چل ماڵی خەڵکیان کاول کردووە زەکاتی مەڕ و بزن چل سەد و بیست و یەک دوو سەد و یەک سێ سەد چوار سەد پێنج سەد کەواتە چل سەد و بیست و یەک ئینجا ئەبێ بە دوو دوو سەد و یەک ئینجا ئەبێ بە سێ حەزەکەم ئەوە ئاگاتان لێ بێ بە تایبەتی ئەوانەی حەیواندارن مانگایش لە سی سەرەوە ئینجا ئەبێ هەمووی حسێب بکەی گوێرەکە ئەوەی دوێنێ زاوە حسێبیەکەی لەگەڵ ئەوەی کەوا دە ساڵ عمرەتی هەمووی کۆکەیتەوە بوو بە سی سەر ساڵی بەسەر هاتوو زەکاتی واجبە بێ ئیستا شوێنی نیە بەدرێژتر باسی کەم. ئینجا ماڵی توجارەت و بازرگانی، دوکانە، عەرزەیە، مەسەلەن جەڵەبە وڵاخیە ئەیفرۆشێ، ئینجا دوای ئەوە تایە ئەفرۆشێ، سەهمی هەیە مەسەلەن، ئەوانە هەمووی تەقدیریەکەی بە پارە بزانی چەنێک ئەکا، سە و دوو نیوی لێ دەرەکەی بای چەند ملیۆنت هەیە بای چەند دەفتەرت هەیە سە و دوو نیوی لێ دەرەکەی هەر لە دەفتەرێ دوو وەرەقە و نیو هەر لە سەد ملیۆن دوو ملیۆن و نیو وە بەم جۆرە ئیتر ئەزیزەکانم. ئینجا ئەم ماڵە بە کێ ئەدرێ؟ ئەم ماڵە ئەبێ بدرێ بە کەسێ کە خوا بۆی داناوە. زەکاتی نەدەنێ لایە لە مەملەکەت وێرانەکە لە قومارای دۆڕێنێ ئەڕوا سیارەی ئەمەیەنی ئەیدا بە هی ئەوەیەنی ئەیدا بە هی ئەوەی نای پێی ناشێ ئەوانە ئەم خەڵکە فەقیرە چی بکە هەر ڕۆژی دوو پیاوم بۆ کوژێت دوای خوێنی بۆ کۆکەنەوە نەیدەنێ ئەبێ عشرەتەکەی پارەی بۆ کۆ بکاتەوە پیاو کوژە پارەی زەکاتی مەدەنێ خەریکە گەرم ئەبم وەکو جاران ئەزانن بەڕێزان بەو خوای هەمومانەزانی فەقیرکیە من مانێ بەر لە ڕەمەزان حتا ئیمڕۆ کە شانزەی ڕەمەزانە لەوە ئەچێت دو کەس تەلەفۆنی بۆ کردبم یا هاتبێتە ماڵەوە داوای زەکاتم لەکە یەکێگەڵی هەیکەلێکمانەیە پانزدە ملیۆن قەرزاری. یەکێک ئەڵێ بەخوا نازانم عەمەلیاتێکمان هەیە لە تاران نەکرێ دوو دەفتەری گەرەکە. ئێ ئاخر باوکەکەم، دایکەکەم بە سەر فترە و فیدیەی ئەم خەڵکەکە بێن بڵێن مامۆستا ئەمە پەنجا هەزار و ئەمە سەد هەزار فیدیە، دوو دەفتەری عەمەلیات تەواو ئەبێ، پانزدە ملیۆنی خانوو تەواو ئەبێ؟ لەبەرئەوە من رجائەکەم با خەڵک تەکلیفی مالایوتاقم لێ نەکا ئەوەی پارەکە بیست و شەش هەزار دۆلارم پارە لەم شارە زورا تەوزە کردوە لەم هەڵەبجەیە بیست و شەش هەزار دۆلار ئەوە نیە مامە ساڵێ هەیە ئێ ئاخر ئەمە ئەمە ماڵی وایە سەوەزار ماوەتێ وەرەقەیەک ماوەتێ گەنجێکەوە جوان چوومە بنج و بنەوانی، گەنجێکی مزگەوتی نوێژگەرە، ژنی مارە بڕیوە، حەوت مانگە ناتوانی بگۆزێتەوە، حەوت وەرەقە ماوەتێ بۆی ژنەکەی بگوازێتەوە. لەبەرئەوە من نایەم سواڵکەر بەخێو ناکەم، ئەمە یەک. دووەم قەرزی قومار ناوژێرم. سێیەم پارەی عەمەلیاتی خەستەخانە لای من نییە. ئەبێ هەوڵی بۆ بدرێ لەوانەیە من بتوانم ئەو بەڕێزەش عەمەلیاتی هەیە سەد دۆلاری بەمێ سەد هەزاری بەمێ بەڵام لای من هەرەوە نایە کتێ بچە بەلای مامۆسایەکی کەش بەدە مامۆسا ملیۆنێ پیاکە ئەچێ بچە بەلای دەوڵەمەنەکان لەوانیش داوایان لێ بکە ئەگەر متمانیان پێکرد بێنێ بەڵام تۆ وابزانی من حکوومەتی هەرێمم وەزارەتی ئابووریم نا پیاوێکم چاوەڕوانم چاوەڕوانیش نیم بەس خەڵک متمانەیە ئەڵێ مامەسا بەخوا من نازانم بە کێی بم ها خۆت کورە ئەڵێم بابە لە گەڕەکەی خۆتان لە ئاوایەکەی خۆتان ئەڵێ بەخوا مامەسا من یا ڕووم نییە لێم وەرناگرێ یا من فەقیر ناناسم ئینجا بەخوا ئەو ڕۆژە دوو زەلام بەگیرێ ناوە ئەڵێ ماڵێ هەیە ئەڵێم ئادەی ناوی چیە ئاخر بەخوا عەز بەخوا ئەبێ ناوی بەری ئیشی چیە نوێژەکا یا نایکا چەند مناڵن ژێر بندیوار نییە معاشیان نییە بەخوا هەمووی ئاوا ئەپرسم لە ستیجی لە ئەینوسم ئەگینا دینارێ و باوکم نادەم ئەی خۆقابی لە نەمرژاندووە لەبەرەوە بە هەموو کەس بە ئالی مزگەوتەکەی خۆشم وتووە بە هەموو مامۆستاکان ئەڵێن بە ئالی مزگەوتەکەیان بڵێن هەموو مەلاکانی کوردستان ئەوەی گوێی لەم وتارە ئەبێ هەموو ئە مامۆستایە لە مزگەوتەکەی خۆیا بە حدودی ئەم مزگەوتە وتومە پێیان وتومە ئەم مزگەوتە تا مزگەوتی مصعب تا ئیمام علی تا مزگەوتی دارولحسان تا مزگەوتی حاجی محمد ئەم منتیقە عایدی منە فەقیری تیابێ تێم هەڵە درێ لە ڕۆژی قیامەتە من و خەڵکی ئەم گەڕەکە بەس من من مەسئول نیم لە لە شەهیدان و لە عەنەب و لە کوێ و لە کوێ نە ئەمیرالمۆمینینم، نە وەزیری مالیەم، ئەم دەوروبەرە، ئەم دراوسێیانەم ئەگەر فەقیر بن، برسیان بێ و من بزانم، ئیمان دەرنابەین. ئێمە و گەڕەکی ئەهلی مزگەوتی عومەری کوڕی خەتاب. کەواتە با ئەمانە تەواو بکەین. ئەگەر لەم گەڕەک و دەوروبەری مزگەوتا فەقیر نەما، کەمدەست نەما، ئەیگوازینەوە ڕێن بۆ ئەولاتر. ئەچین بۆ شارەوانی، ئەچین بۆ زەمەقی، ئەچین بۆ باوەکۆچەک، ئەچین بەرەو ژوورتر، بەڵام ئەگەر لەم دەوروبەرا هەبێ، من ناتوانم بیدەم بە بەڕێزێک لە شوێنێکی دوورەوەیە و ئەڵێ وەڵا من ئەوەم و ئەوەم و ئەوەم. ئینجا زەکات مەدەن بە کوڕی خۆتان، بە کچی خۆتان. زەکاتی باوک و دایک بۆ مناڵی خۆی، هی مناڵ بۆ باوک و دایکی خۆی نابێ. باوک دایکتە غەسبە لەسەرت بەخێوی بکەی، مناڵتە ئەگەر نەیبێ ئەبێ بیدەیتێ، تۆ سبەینێ بۆ ئەوی بەجێهێڵی. زەکات بەن بە برا بە خوشک بە پور بە مام بە خاڵ بە دراوسێ بە فەقیر بە فەقێ بە قوتابی زانکۆ بەو گەنجەی پارەی نیە ژن بێنێ بیدەن بەو کەسەی کە لە بازاڕایە عارەبانەیەکی شڕی پێیە دوانتان بڕۆن ماتۆڕێکی بۆ بکڕن با حەماڵی بکای تر زەکات وەرنەگرێ زەکات بدا ئێمە ئەرێین سی هەزار و بیست هەزار ئەیدەین بەم و ئەیدەین بەو هەتا دنیا دنیایە فەقیر لەم کوردستانە نابڕێ هەر فەقیرە و دووبارەی بێتەوە ساڵێکی کەی ژەریەتەوە هەریەتەوە بەڵام لە ئەسڵا وایە ئەم فەقیرەی دراوسێتان تۆ دو میلیۆن دینار زەکات دەکەوێ ماڵێ لە پاڵتانایە حەو مناڵیێ ژنێکە پیاوێکە ئەچێ لە بازار کرێکاریەکە کرێکاریشی دەست ناکەی حەماڵیەکە یەکاکە بڵێکاکە ئەم دو میلیۆنەی یەک میلیۆنی بۆتەوە ئەگەر هەردووکیانی نادەیتێ با تۆزێ ماڵ و مناڵەکەی پێ پۆشتە بکات و مەیە بیست پێنج هەزار بەیە بەم و سی هەزار بەیە بەم و وەکو ئاردی ناو درکی پێ بکەین زۆری ماوە با ئەندازەکەی تری هەڵبگرم بۆ جمعی داهاتوو ئەگەر ماین و نەمردین ئینشاءله قورگم لەوە زیاتر عزیەتی نەبێت دوێنێ سیویەکی پێنج بوو ڕۆژی بەرەنگاربوونەوەی جگەرەکێشان بوو من تەنیا بە ئێوە ئەڵێم توخوا جگەرە مەکێشن توخوا جگەرە مەکێشن توخوا خۆتان لە سەرەتانی سییەکان پارێزن لە سەرەتانی قڕک بپارێزن تخوا پارە بە زایە مەدەن مەیکەن بە سەری مناڵە جوانەکانە ئەو دووکەڵی جگەرەی تۆ پێنج هزار مادەی لێبەرزە بێتەوە زیان بەخش دووکەڵی جگەرە پێنج هەزار مادەی لێ بەرز دەبێتەوە هەمووی زیانی هەیە تخوا نێرگەلە مەکێشن گەنجەکان یەک نێرگەلە وەکۆ وای حەفتا جگەرەت کێشابێ هەردووکیشان حەرامن بەخوا کاسبەکەیان حەرامە بەخوا هەرەوە ناڵێم ئەمڕۆ یەکی شەش ڕۆژی جیهانی مناڵانە لە عالەما دانراوە ئەمڕۆ ڕۆژی جیهانی مناڵان مناڵ مەخلوقێکی پاکە، هەموومان حەزمان لە مناڵە و مناڵمان خۆشەوێ، با مافەکانیان پێشێل نەکەین، با ڕێزیان بگرین، با پەروەردەیان کەین، با نەیانفەوتێنین، مناڵەکانمان فەوتان، بیست و حەوت ساڵە لە هەرێمی کوردستانا مناڵ ئەفەوتێنرێ، نە تەعلیم ماوە نە تەربیە، ئەخلاق باری کردووە لەم وڵاتە، هەرچی ئەکەی دیکە. بەس زەرەر بۆ پەزەکان نەبێ بیست و حەوت ساڵە جیل لە دوای جیل لەم وڵاتە وێرانەکرێ بڕۆ تا بەیانی لەو سەرجادانە دانیشتووە تەتەتەتەواکە نەخوێندنەوەی هەیە نەکاسپی هەیە نە احترامی دایک و باوکی هەیە نە خەم خواردن و مزگەوتی هەیە نە قورآن خوێندن و لەبەرکردنی هەیە هیچ دارێکە و ڕق و تەق ئەزانێ شتێ بکا ئەوە بکا و بڕوا وەسەلام جەدوەلی زەرب نازان جەدوەلی زەرب ئەتەرنێتی بۆ دروستەکە تویتەر و فەسبوک بەڵام ناتوانێت بڵێ پ کە ڕشتانزە کاتە چەند عزیزەکەم ئەمە واز ئاەتێکەوتین بۆیە کاتان لە یەکەم مناڵەکانتان مەیان فوتێنن ئێمە بە مناڵی مەجال نەبوو، کەس نەبوو پێمان بڵێ دانوی پشۆرە، تێر خورمامان ئەخواردووە خەوتین لەسەری، ئێستا بە تاقمیش ئەوەتە قسەم بۆ ناکرێ، هەموو شەوێک بەر لەوە مناڵەکانیو بخەوێ با دانیان پشۆرن، با سبەینێ محتاجی دکتۆری دان نەبی. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا ڕەحم بە هەموومان بکا عاقیبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا سەرکەوتو و سەرفەرازمان بکا خوای دەری خێرمان لێ بکەیتەوە خوایە هیمەت لەم میلەتا بەهێز بکەی خوای غیرەتمان بیتێ ماڵەکانت ئاوەدان بکەینەوە قورئانەکەت ئیحیا بکەینەوە ڕۆژوو و تەرایوح و نوێژ و زیکرەکان بە ڕێک و پێکی بکەین خوایە ئەوانەی دوورن لە مزگەوت هیدایەتیان بەی بێن بۆ مزگەوت خوایە ئەوانەی لە مزگەوتن گەرم و گوڕیان کەی خوایە دڵمان ساف کەی کێشە لە بەینمانە نەیەڵی وڵاتمان لە هەموو مصیبەتێ ڕزگار کەی خوایە ئەو نەخۆشانەی داوای دوعای خێریان لە کردووم خوایە شیفایان بەی خوایە شیفایان بەی خوایە ئەوانەش داوایان نەکردوە شیفایان بەی لە هەر شوێنێکی ئەم دنیایە نەخۆش هەیە خوایە شیفای بەی خوایە قەرزارەکان ڕزگار کەی خوایە مشکیلەدارەکان مشکیلەکانیان حەل کەی بێ هاوسەرەکان دامەزرێنی بێ مناڵەکان دڵخۆش کەی قوتابیەکان سەرکەوتوو کەی خوایە گیان بێ ئیشەکان